لە کام قانون و یاسایەدا ئەو مافە بۆ ئافرەت داندراوە کە لە ئیسلامدا هەیە؟ کوانن ئەو بێ دین و ئەو مولحیدانەی کە قسە بە ئیسلام دەڵێن؟ تخوا با نیشانمان دەن هەڵوێستیان چۆنە لەگەڵ دایکیان؟ دانیشتم سێ کەڕەت سێ چوار زلەی کێشا لێرەما چی بووم نوێژ مەکرد دوو ساڵ لە سوریا بووم نەمتوانی نوێژە گێڕمەوە ئەو ماڵەکەی منی بۆچی کرا بە مزگەوت لەگەڵ ژنەکەی ئاسیراناتوێ لە ترسا نوێژەکەمە بڕی بابزانین چ ڕێزێک لە دایکیان دەگرن. ستفر ڕۆژی هاوتی مە چێت دیسان جامی داناوەتۆ نادانم قوتێ نادام چی بوو کە چی وتی وەڵا هینە کێشای بە دەمما سێ زلە چوار هەمی زلە کوڕەکەی حەبە ساڵای دەسیا بەکی ئای باوە دەسم شکا دوای کلە نسیکیەوە تۆپێک لە نرس کرد کێشای بە چاومام چاومە ئاوی ڕەشەیە ئەم چاومە نەیبینا کەوت مخوا لەسەر قەرەوێڵەکە قەدیم تو خوا بیخەنە کەناڵەکان با هەموو بچێت ولا دەربەسی خوا نییە با لە عالەمەکە کە منی نەناردووە بۆ منی کە نەناردووە بۆ ئەوە ئیسلامە کە بوو بەدا نەنک و داپیرە حەقی زیاتر دەبێت لە ئیسلامدا تاوەکو زیاتر پیرتر بێ و بە ساڵدا بچێ ئەوە لە ئیسلامدا مافی زیاتر و گەورەترە بۆ چکە ئەو ئافرەتە ئەوەی کە توانی لە توانای دابوو پێشکەشی کرد و لە پەروەردەی مناڵ و خزمەتکردن ئێستا لەسەر هەموو ئەندامانی خێزانە هەر هەمویان بە کوڕ و بە کچ و بە ژن و بە مێرد و هەمویان خێری لەگەڵ بکەن چاکەی لەگەڵ بکەن خزمەتی بکەن ڕێزی لێ بگرن و بە گەورەی دابنێن و خۆشیان بێت و دڵی نەڕەنجێنن ئەوە لە ئیسلامە ئەی لە غەیری ئیسلام سەیری دارول عەجەزە بکەن بزانن چۆن ئافرەتە پیرێژن و پیرەمێردی فەقیر چۆن لەوێ کەوتونەتەوە ئەو ب ئەی ئە پورت بووە وە دایکت نیە الخالە بمنزلە الام کە پوریشتە خوشکی دایکت یا خوشکی باوکت چونکە ئافرەتە خوای گەوردە فەرم بمنزلە الام وەکو دایکت وایە دەبێ ئاوا مامەڵەی لەگەڵ بکەیت هەر ئافرەتێک بێت رفقا بالقواریر ئیسلام واجبی کردووە لەسەرمان کە ئێمە لەگەڵ ئافرەت باش بین و ڕێزی بگرین ئەمما شەمشەمەکوێرەکان هیچ نابینن ئیلا ئەوە نەبێ بۆ کوڕ و کچ کوڕ زیاتر وەردەگرێ لە کچ ئێ پێمان وتی کە تێبگەی بەڵام تێنەگەی چیت لێ بکەین کەلئەنعامی بەل هوم ئەضەل